سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. بیسەرانی بەڕێز خۆشەویستانی ڕادیۆی خاکەم کاتە و هەموو کاتێکتان شاد جوانترین سڵاوی ئێمەتان لێبێ و هیوای ژیانێکی ئاسوودە بۆ هەموو لایەکتانەخوازیین فەرموون لەگەڵ ئەڵقەی یانزەهەمی کتێبی هێنری کیسینگەر. نیوەی ڕۆژاوای گۆی زەوی جیهانی کۆمەڵگا دیموکراسیەکان شۆڕش ناوچەکەی گرتۆتەوە. ئەگەر وەهای دابنین دامەزرەوە سیاسی و ئابووریەکان سروشتی ڕۆڵی نێودەوڵەتی هەر ناوچەیەک دیاریەکەن ئەوە ئەتوانین بەرەوردی ئەمریکای لاتین لەگەڵ وڵاتانی کەناری باکووری ئەتلەنتیکدا بکەین چونکە ڕژێمە سیاسیەکانی دیموکراتن و ئابووریەکانی پەیتا پەیتا بەرەو بازاڕ ڕەچن. ناکۆکی نێوان وڵاتەکانیشی لە ڕێی دانوستان و لێژنەکانی دادوەرییەوە چارەسەرەکرێن. جەنگیش لەسەر هۆکاری عەمەلی لە نێوان وڵاتانی ئەمریکای لاتیندا وازی لێهێنراوە. ناوە ناوە پێکدا هەڵچوون لەسەر سنوورەکان ڕووەدا، وەک ئەوەی لە هەشتاکاندا لە نێوان پێرۆ و ئێکوادۆر ڕوویدا، کە زیاتر گەڕانەوەیەک بوو بەرەو قۆناغەکانی پێشتر و زۆر دووریشە لە داهاتوودا دووبارە ببێتەوە. ڕێژەی خەرجی سەربازی لە ئەمریکای لاتیندا بۆ تێکڕای بەرهەمی ناوخۆیی لە نزمترین ئاستدایە، بە بەراورد لەگەڵ هەموو ناوچەکانی تری جیهان. لەم ڕوانگانەوە ئەمریکای لاتین و بەتایبەتی ئەرژەنتین و بەرازیل و مەکسیک لە بنەماکانی دیموکراسی و بازاڕی ئازاددا سەرکەوتنی بەرچاو تۆمارەکەن. کاتێک سەرۆک کلنتن لە کۆبوونەوەی لووتکەی وڵاتانی ڕۆژاوا، کە لە کانونی یەکەمی هەزار و نۆ سەد و نەوەد و چوار لە مەیامی بەسترا، پێشنیاری دامەزراندنی ناوچەی ئازادی لە نێوان هەردوو ئەمریکادا، FTAA، کرد، گوتارەکەی ئاراستەی ئەو جیهانەی ئەمریکای لاتین نەکرد. بەڵام ئەمریکایەکی تری لاتین هەیە، کە دواکەوتووە و دوورە لە بەشداریکردن لە تەکنۆلۆژیای پێشکەوتوودا لە ئینتەرنێت لەو ئەمریکای لاتینەدا کەلێنێکی گەورە هەیە لە نێوان دنیای سیاسەت و دنیای ئابووریدا، کەلێنی نێوان دەوڵەمەندان و هەژارانیش بە بەردەوامی قوڵترەبێتەوە. لە هەندێک وڵاتی وەک ڤەنسوێللا بۆ نموونە بزووتنەوە میللیەکان کە لە ناوەرۆکدا سەرتاپاگیریین واتە شمولی ئاستەنگن لە بەردەم دامەزراوە دیموکراتیەکاندا. لە وڵاتانی تری وەک کۆڵۆمبیا، شۆڕشگێڕە چەپڕەوەکان کە پشتیان بە پارە و پولی بازرگانانی ماددە سڕکەرەکان بەستووە، کار بۆ هەڵگێڕانەوەی ناسنامەی نەتەوەییەکەن. ڕەنگیشە کڵێشەیەکی نوێی نەتەوەیی بێتە ئاراوە کە لە ڕێی بەرەنگاربوونەوەی وڵاتە یەکگرتووەکانەوە ناسنامەی نەتەوەیی و ناوچەیی خۆی بدۆزێتەوە. ئەو تەحەدا سیاسییەی لە نیوەی ڕۆژاوای گۆی زەویدا بەرەو ڕووی وڵاتە یەکگرتووەکانە بێتەوە ئەوەیە کە ئایا ئەتوانێ جیهانێک بەدی بهێنێ لە بێرۆکەی ناوچەی ئازادیی نێوان دوو ئەمریکاکەوە وەرگیرابێ؟ یان ناوچەکە بۆ یەکەم جار لە مێژووی خۆیدا دابەشەبێتە سەر چەندین بلۆکی ڕکابەر؟ جا ئیتر چ ئەوەی دیموکراسی و بازاڕە ئازادەکان وەک دامەزراوەی دەسەڵاتدار ئەمێننەوە، یان وردە وردە گەڕانەوەیەک، لانیکەم لە هەندێک وڵاتدا، بەرەو شمولیەتی ملی ڕوەدا. ئەمە بایەخدارترین تەحەدایە چونکە لانی کەم لە سەردەمی بنەمای مۆنرۆوە وڵاتەیەکگرتوەکان پێی وایە ڕۆڵێکی تایبەتی لە نیوەی ڕۆژاوای گۆی زەویدا هەیە خۆ ئەمریکای لاتین لەگەڵ بنەماکانی کۆمەڵگای کیشوەری ئەمریکادا یەکان گیرەبێتەوە. هەرچەندە زۆر دوورە بە پێناسەی وڵاتە یەکگرتووەکان قایل بێ بۆ بەرپرسیارێتی و بەربەستەکان کە لە ناوەرۆکی بنەمایانەدان، بە هەر حاڵ سروشتی ئەو ڕۆڵە تایبەتییە گۆڕانکاری قووڵی بەسەرا دێ، چونکە لەوەتەی هەشتاکانەوە گۆڕانکارییە سیاسی و ئابوورییەکانی ئامریکای لاتین هێندەی ئەو گۆڕانکارییانەی کە لە هەمان سەردەمدا لە ئەورووپای ڕۆژهەڵات و یەکێتی سۆڤیەتدا ڕوویاندا ڕەهەندیان هەیە. ئەمریکای لاتین ناوچەی ڕژێمە شمولیەکان بوو کە لە جەنگی دووەمی جیهانیەوە سەریان هەڵدا و بۆ ماوەی سی ساڵی پاشتر درێژەیان کێشا. زۆریان میلیتاریست بوون، هەندێکیشان لە ڕێی سەرکوتکردنەوە دەسەڵاتیان قۆرخکردبوو. کۆساریکا و کۆڵۆمبیا نەبێ، کە تا ڕادەیەک تۆمارێکی دەسەڵاتی شارستانی بەردەوامیان هەیە. لە سەرەتای هەشتاکانەوە فەرمانڕەوا سەربازییەکان بە فەرمانڕەوای مەدەنی گۆڕدران کە لە ڕێگای دەنگدانەوە گەیشتنە دەسەڵات. مافەکانی مرۆڤیش بوونە جێی بایەخی ئەم دەسەڵاتدارانە. هەروەک پەرلەمانەکانیش بوونە خاوەنی توانای دەستپێشخەری. ئەو چەند نوسوشتێش کە بەسەر ئەو وڵاتانەدا دێ بێجگە لە کوبا، ئەو ڕاستیە ناشارێتەوە کە ئەمریکای لاتین ڕێگای دیموکراسی گرتۆتە بەر. سەرگرتنی پرۆسەکانی دەنگدان هاوکات بوو لەگەڵ بەرەوپێشچوونی دیار لە بواری ئابووریدا. وڵاتانی ئامریکای لاتین تا کاتی ئەو کوشتارانەی لە ساڵانی هەشتاکاندا کەوتەوە، بەدەست بێ تواناییەکی گەورەوە و بەدەست بێکارییەوە کە هەندێک جار ئەو بێکارییە بە خستنە کاری ژمارەیەکی زۆری خەڵک لە دەزگا حکوومییەکاندا ڕووپۆشە کرا و بەدەست دامەزراوە ناکارەکانی دەوڵەتەوە بەدەست باجی گومرگەوە و نەبوونی کێبەرکێ لە بوارە ئابوورییەکاندا گیرۆ دەبوو. بەڵام لە هەشتاکانەوە حکوومەتە مەرکەزیەکان و هەرێمە جیاجیاکانی نیوەی ڕۆژاوای گۆی زەوی بە ڕابەرایەتی ئارژەنتین و بەرازیل و مەکسیک و چیلی کەوتنە هاندانی دامەزراوە تایبەتیەکان و پابەند بوون بە میکانیزمی بازاڕەوە. ئاستی هەڵاوسان بە شێوەیەکی بەرچاو دابەزی و هەلومەرجی کێبەرکێ برەوی سەند و بازرگانی ئازادیش لانی کەم لەسەر ئاستی ڕەسمی بووە ئامانجی هەموو وڵاتانی ناوچەکە. وڵاتانی ئەمریکای لاتین سەبارەت بە پەیوەندییەکانیشیان لەگەڵ یەکتر بە هەمان شێوە گۆڕانکارییەکی ڕێشیی قووڵیان بەسەرا هات. ئەرژەنتین و بەرازیل وازیان لەو ڕێگایە هێنا کە سەرەتایەک بوو بۆ پێشبڕکێی خۆپڕچەککردنی ئەتۆمی. هەردوو وڵات بە ڕەسمی بەڵێنیاندا واز لە هەموو ئارەزوویەکی بنیاتنانی چەکی ئەتۆمی و هەر سیستەمێکی هەڵگری ئەو چەکانە بهێنن. بەوەیش چوونە پاڵ مەکسیک کە بەر لەوان بە دە ساڵێک هەوڵنەدانی خۆی بۆ بەدەستهێنانی توانای ئەتۆمی ڕاگەیاند. وڵاتانی تری ئەمریکای لاتین بە هەمان ڕێچکەدا ئەڕۆن. نە پێشبڕکێی خۆپڕچەککردن هەیە و نە نیشانەیەک هەیە بۆ ئەوەی لە داهاتوودا بێتە ئاراوە. بە کورتی، وڵاتە سەرەکییەکانی ئەمریکای لاتین لە هەوڵی بەدەستهێنانی ئەو خەسڵەتانەدان کە تەیاریانەکەن بۆ چوونە ڕیزی وڵاتە پێشکەوتووەکان. لاساییکردنەوەیەکی گەشەکردووی حکوومەتە پارلەمانییەکان و کۆمەڵگا کراوەکان و پابەندبوون بە فێرکردنی گشتی و ئیدارەیەکی کارا و دادپەروەر. خۆشەویستانم لە ماوەی ڕابردووە ئاڵلقەی یانزەهەمی کتێبی هێنریکی سنگەرمان پێشکەشکردن تا دیدارێکی نوێ بەختەوە بن